دەوڵەمەند و نەدارەکان بە گەرمی ڕوو ئەکەنە میلانۆ بۆ ئامادەبوون لە ئاهەنگی بوگواستنەوە لە کۆشکی پاشا ئەمە و لە ناکاو ڕۆمیۆ چاوی بە خوشکی ئەلفرێدۆ ئەکەوێ کە هەوڵی ڕاکردن دەدا لە مام و ماموژنی و کاتێ ئەلفرێدۆ بەمانە ئەزانێ وای بۆ دەچێ کە ئێستا کاتی ئەوە هاتبێ کە ڕاستیەکان لای ڕۆمیۆ بدرکێنێ. دەتەویست لە دەستم ڕابکەی هەی کەم ژەی نەفام دوورکەوە لێم یانکە لێ نزیک نەبیەوە گیدات کوژم هەرۆک چۆن دایک باوکمت کوشتا بەم شێوەیە قسە لەگەڵ من مەکە کچم من مامت و تۆم زۆر خۆش دەوێ زۆر باشەوەی بچکۆلا دەبێ سزایش سەختت بدەم. پیام کەون یارمەتیم دان ها دەی لا تۆ بەرمدا دەی سەرکو ها ئەوە خۆ یارمەتیم دان تۆ لە تۆی ئەلفرێدۆ لە تۆی براکەم ئای ئەلفرێدۆ؟ براتی؟ ها؟ ئەلفرێدۆ! نیکیتا! ئەو پیاوە کچێکی ڕفان زۆر لە تۆ چوو ئەگریا هاواری تۆی ئەکرد زوو کە فریایکەوە ئەویان کایە؟ هێی بۆستن بزانم چی ڕووی داوە. بەخێر بێ بەڕێزمانی جیۆ ئەوە چی ڕووی داوە خۆ سەلامەتە گەورم وازیارم هیچی لێ نهات بێ هیچ نییە تەندروستی باشە بەڵام تۆزێک ماندووە یانکە ڕوستی کوردی چی دەوێ؟ ڕۆمیۆ بۆستە بەڵام ئەلفرێدۆ. ئەمە ئێستاکە سوودی نییە. یانکا، بێخەم بە دێمەوە بۆ یارمەتیدانت. چاوەڕێم کە. ئەم مناڵە پێویستی بە تەمبێکردن هەیە. لە پشیلەیەکی دڕندەی کێوی دەچێ. گوێبگرە، من باش ئەزانم بیر لە چی دەکەیتەوە. براکەت لەم شارەدایە و خەزێنەی بنەماڵەی مارتنێزیشی لەلایە. بەم زووانە دەست گیری دەکەین. بێگومان بە ئازیزەکەم ئەوکاتە خەزێنەی بنەماڵەکەمان بەبێ منەت ئەکەوێتە دەست. ئەلفرێدۆ خەزێنەی بنەماڵەی ماتینێز نادات بە کەسانێکی وەک ئێوەی پیر. بێدەنگ بە. هه هه هێشتا تۆ سادەیت. با ئێمە ئەلفرێدۆ دەستگیر بکەین ئەوکاتە هەرچیەکمان بوێت دەیکەین. خەزێنەکەی لێ دەستێن و دەیکوژن. هه هه هه هه. مام و مامۆژنم کاتانێکی زۆرە ئەیانەوێت دەستگیرم بکەن. وەکو گیانی خۆت بیپارێزە. ها ملوانکە ئەمە خەزێنەکەیە؟ ئیتر ئەوە مانای چیە؟ ئەم ملوانکەیە دروشمی بنەماڵەی مارتینێزە، بەڕێز کارلۆ بینینۆ پێشکەشی باوکمی کرد. بەڕێز کارلۆ بینینۆ؟ ئەوە چییە؟ ئەو پاشای پێشوو بوو کە باوکی پاشای ئێستایە. پاشای هەموو وڵات؟ هەه کەواتە تۆ لە خانەوادەیەکی زۆر دەوڵەمەندیت نزیکیشی لە پاشای شارەکە. ئێستاش مالی جێی مامم زۆر پێویستی بەو دروشمە هەیە هەر لەبەر ئەمە وا بەدوام دەگەڕێ. لەبەر چی؟ ئەی نازانی پاش چەند ڕۆژێکی تر ئاهەنگێکی گەورە ساز دەکرێ بۆ کوڕی یەکێک لە خانەدانەکان، هەر بۆ ئەمەش هەموو دەوڵەمەندەکانی ئیتاڵیا بانگهێشت کراون بۆ ئەم ئاهەنگە، هەر لەوێش پاشای گەورە ئامادە ئەبێت، جا هەروەها مام و مامۆژنیشم بانگهێشت کراون، بەڵام ئەو کاتەی کە خانەدانەکان لە پێش پاشا ڕائەوەستن ئەبێ دروشمێکی تایبەتیان پێ بێت. جا ئەم شتە چییە؟ دروشمی خانەوادە، ئەمە تاکە بەڵگەیە بۆ خانەدانیەتیان. ئەلفرێدۆ، زوو کە تخوا وەرە یارمەتیم دە. گرازێلا، جارێ وازی لێ بێنە. ئی ئاخر من چیتر ناتوانم ئارام بگرم من ئەم سەرشۆڕیەم دێتە بەرچاو کاتێک لە بەردەستی پاشا ڕاوەدەستین بە بێ دروشمەکە. برا زێلا، لە کاتی دیاریکراودا دروشمەکە لە بەردەستی خۆمان دەبێت. کات بە پلە ئەڕوات تۆش تا ئێستا ئەلفرێدۆت دەستگیر نەکردووە تۆ بەم شێوەیە دڵنیام دەکەیتەوە پێم بڵێ چۆن دەیگریت ها؟ هەرچۆن هەوڵ بدەن قەت ناتوان ئەلفرێدۆی برام بدۆزنەوە. بێدەنگ. تۆ بە هەڵەدا چووی بچکۆلانەکەم، ئەلفریدۆ تۆی زۆر خۆش دەوێ و بەدوای تۆدا دەگەڕێ. ئەوکاتەش تۆ دەبی بە پارویشی چەور بۆی بتوانم لە ڕێگای تۆ ئەلفریدۆ بگرم. پێویستە ئێستا بچم بۆ یارمەتیدانی خوشکم چونکە ئەو پێویستی بە من هەیە. بۆیە ئێستا ئەچم بۆ ئوتێلەکە. من لەگەڵت دێم، ڕۆمیۆ. هەروەها منیش. منیش. ئەمنیش. منیش. ئەمنیش. منیش. بێگومان منیش لەگەڵتانم. هەروەها منیش. من لە پێناوی تۆدا هەموو کارێک دەکەم. منیش لەژێر فەرمانی تۆدام، ئەلفرێدۆ. زۆر سوپاستان دەکەم، بەڵام وائەزانم ئەم گرفتە تایبەتە بە خۆم، هاوڕێیان، و پێویستە هەر خۆم چارەسەری بکەم بێ ئەوەی ئێوە بێزار بکەم. هەرگیز! ئەوان دەتوانن بە ئاسانی دەستگیرت بکەن هەر ئەوەشە ئەوان نەخشەیان بۆ کێشاوە بۆیە ناتوانیت جارێکی تر یانکا ببینیتەوە. بەڵام ئەمانە مرۆڤی ترسناکن لە پێناو بەرژەوەندیان هەموو شتێک ئەکەن من نامەوێ ئێوەش توشی ئەم گرفتە گەورەی خۆم بکەم واز لەم گرفتە بێنن بۆ خۆم. پەیمانمان داوە یارمەتی یەکتر بدەین. و پەیمانمان دا کە گشت خۆشی و ناخۆشیەکان بەش بکەین هەر وەک برای ڕاستەقینە و پەیمانمان بەست کە هەرگیز واز لە یەکتر نەهێنین بەرامبەر هەر کارێکی ناخۆش. ئەی وا نیە هاوڕێکانم؟ بەڵێ وایە. یارمەتی ئەلفرێدۆ ئەدەین؟ بەڵێ. زۆر چاکە من سوپاسی هەمووتان دەکەم بەڵام پێویستە لەسەرتان زۆر بە وریاییەوە ڕفتار بکەن ئەم جارەیان کارەکە ترسناکە هەمووتان ئامادەن هاوڕێیان ئامادەین ئێوە چۆنن باشن ڕێم بدەن ئەم خواردنە بۆ بەڕێز مالیزیۆ دەبم جا تۆ کێی خۆ من پێشتر تۆم لێرە نەبینیوە لە چ کۆگایە کار دەکەی من کار دەکەم لە کۆگاکەمان تازەیە باشە ناوت چییە؟ وەستن کورە وەرە بزانم بۆ کوێ دەچن ڕاوەستن سەرەتایەکی سەرکەوتووە زۆر باشە ڕۆمیو ئەوەوە بەڵێ خەمن نەبێ ئەلفرێدۆ بە هەموومانیان کەت بۆ ڕزگارەکەی زۆر چاکە ئێستاش بابتینە پیلاین دووەم یەکێکیان لەم جوورەیە باشە چی بکەین هی زووکە وەرە ئێرە چی بووە هەندێ منداڵ هاتنە ناو ئوتێلەکە ئەبێ بیان دۆزینەوە منداڵ بەخوا سەیرە. یاڵا دەی زووکە با بڕۆین. با بڕۆین. کارەکانمان بەڕێوە ئەچن هەر وەک پیلانمان بۆ کێشاون. هێی کورە وەرە بزانم ئەتوو لێرە چ دەکەیت؟ ها هیچ نییە. کورە ڕاوەستە نەڕۆی. هێی هەوڵدەن بمانگرن. زووکە بڕۆ بەدوای ئەمانە بکەوە، منیش بەم لاوەدا دەسوڕێمەوە. بەسەر چاو. ها؟ لە کوێ خۆت شاردۆتەوە؟ لێرە ئەیدۆزمەوە. کوا؟ کەس لێرە نییە. لەوانەیە لە ژوورەکەی تر بی. ها ئەوە تۆی؟ هم بەڵێ من ناوم ڕۆمیۆیە بەڵام تۆ جارەکەی تر نەتهێشت خۆت پێ بناسێنم من هاوڕێی ئەلفرێدۆم. یانی تۆ ئەلفرێدۆی برام ئەناسیت ها ڕۆمیۆ؟ هم بەڵێ من هاتووم ڕزگارت بکەم یەڵا زووبا بچینە دەرەوە لێرە. پێم لێ ڕۆمیۆ ئیستا ئەلفرێدۆی برام لە کوێ بدۆزمەوە تۆ ئەزانیت؟ بێگومان. ئەو ئێستە چاوەڕێت دەکات لە هۆڵی کۆبوونەوەی گشتی، ئەو زۆر پەرۆشی بینینی تۆیە و هەروەها خەزێنەی بنەماڵەکەشی لێیە. دروشمی خێزانەکەمان ئەم. زۆر جوانە گوێت لێ بوو خۆشەویستەکەم لەم قسانە؟ هومم. بە جێگای ئەلفریدۆی پێ وتین کەوا لە کوێیە ئێستا؟ جێگای خەزێنەکەش. هاهاهاهاها لە کۆتایی دروشمی بنەماڵەکەمان بەدەست دەکەوێت ئەوکاتە ناوبانجی خانەوادەی مارتنیز و سامانەکەی ئەبێتە موڵکی خۆمان. نا نەخێر دروشمی خێزانتان دەست ناکەوێت چونکە ئەلفرێدۆ ناتان داتێ گوێت لێبوو؟ ئەگەر ئەلفرێدۆ بمێنێت. نەخێر ئێوە بۆتان نیە شتی وا بکەن. مالیزیۆ دەمانچەیەکی نوێی پێیە هوم هەرگیز هەڵە ناکات. بڕۆ بەرەو هۆڵی کۆبوونەوە گشتیەکان. دەی دەموچاوی کەن بێگومان ئیستا زۆر زۆر جوانتری. کچێ بەخوای هەر وا بکە هیچ سوودی نییە. یەڵا ئێستا با بچم بۆ لای ئەلفرێدۆ ئەو لە مەترسیدایە. ئەی خوایە گیان بۆچی وا دواکەوتن من ئەترسم شتێکیان بەسەر هاتبێ. من پێویست بوو کە بۆ خۆم بچمە ناو ئوتێلەکە. نا من متمانم بە هاوڕێکانم هەیە ئەوان هەرگیز بێ ئومێدم ناکەن بەڵێ. ئەی گیان ئێستا کاتی نەخۆشیەکەم نییە من ئەمەیەیان کە ببینم هەیانکە من چاوەڕێتم خوشکەکەم ئۆخەی لە کۆتاییدا تۆم دۆزیەوە ئەلفریدۆ. پێویستە لەسەرمان کەپەلە بکەین میشۆیان کە ئەباتە شوێنی نهێنیمان. بەڵام دانتی و ئەنتۆنیۆ لەگەڵ من دێن بۆ هۆڵی کۆبوونەوەی گشتی بۆ ڕزگارکردنی ئەلفرێدۆ. باشە، وەست، منیش لەگەڵتان دێم. نەخێر، من نامەوێت جارێکی تر تۆ دەستگیر بکەن. ئاخر ڕۆمیۆ. مەترسیە، پەیمان بێ ئەلفرێدۆ لەگەڵ خۆمان ئەهێنینەوە. پێویستە لەسەرمان کەپەلە بکەین. نا، من ناتوانم چاوڕێ بکەم. یانکا! کێیە مالیزیۆ؟ منم بینیوی ئەی مناڵی بچووک بووی بە کەناسێکی باشی دوو خەڵ کێشەکان بێدەنگ قسە لە شوێنی خۆت پێم بڵێ کویان کێ خوشکم تا ئێستا وزای باشە بەڵام ئەگەر تۆ عاقل نەبیت و خەزێنەکەی بنەماڵی مارتینێزم نەدەیە ئەوە خوشکت دووچاری شتێکی وا دەبێتەوە و کەس حەسوودی پێنابا ئای کەستم کارێکی پیسی. دەیەن فریدۆ ناتوانم لەمە زیاتر چاوەڕێ بکەم دروشمەکەم بجێ بە خوشکت ڕزگاری ببێ نەخێر هەرگیز ئەم دروشمەت پێ نادەم. ئەم سەرسەختیەت سوودی نییە. دەی دروشمەکەم بدێ خێرا! وا من هاتم بۆ لات ئەلفرێدۆ. ئەوە چییە؟ دڵی ئاهەنگ لێردا هەیە؟ نا نەخێر ئەو ئاهەنگ نییە دانتی، خەڵکی چاوەڕێی پاشان کە لێرەوە ئەڕوات. تخوا ڕۆم یەکەوە تە ڕێگامان لێ گیراوە. زۆر چاکە پێویستە بە پشتەوەدا بچین ئەمیا داوای لێبوردن دەکەم کە ڕۆیشتن بە دواتان ڕای کرد ڕۆمیۆ تکایە لەگەڵ خۆتم بەتخوا بەڵام تخوا زۆر چاکەیان کە با بەیەکەوە بچین ئەلفرێدۆ ڕزگار بکەین. بۆ نیکیتا ئەلفرێدۆ، من ئێوەم بینی ئەوە پیاوێکی زۆر خراپە، هەوڵەدەم لێتانی دوور بخەمەوە. باشە ئەو کوڕە بۆ وا بەپەلە ڕایدەکرد؟ پێدەچوو دزی لە یەکێک کردبێ، بەڵام شێوەی بە دز نەدەچوو، چونکا پرچی زەرد و چاوی زۆر شین و جوان بوو. پێم بڵێ ئەو منداڵە بەرەو کوێ ڕۆیشت ئا بەرەو لای ڕای کرد باوکی ئەو پاشایە بوو دروشمەکەی دایە باوکم، بێگومانم گەر چاوم پێی بکەوێ و هەموو شتێکی بۆ باس بکەم باوەڕم پێ دەکات، هەموو ڕاستییەکانی پێ دەڵێم، پێی ڕادەگەیەنم کەوا مامم چی لە دایک و باوکم کرد و پێشی دەڵێم کە من و یانکای خوشکم بێتاوانین لە سوتانی ماڵەکەمان، بەڵکو تاوانبار. مامم و خێزانەکەیەتی ئەوە تاکە هەلمە بۆ ئەوەی مافی خۆم و بنەماڵەکەم وەربگرمەوە باشە بەڵام چۆن بتوانم پێی بگەم قسەی لەگەڵدا بکەم بەڕاستی ئەمە کارێکی گرانە بەڵام هەر دەبێ ئەو کارە بکەم چونکە تاکە هیوای سەرکەوتنمە. سپاس بۆخوا کە تۆ سەلامەتی ئەو دڕندەیە تۆی نەگرت ئێستا ژیانکەی خوشکت چاوەڕێت دەکا ئایا ناتەوێت بیبینی ئازیزەکەم ئۆتا. ها؟ ئەلفرێدۆ یان کە. ئەلفرێدۆ یان کە. ئەلفرێدۆ خوشکەکەم. چاوڕێم کردی هەردەم بیرم لای تۆ بوو براکەم ئەلفرێدۆ منیش هەردەم بیرم ئەکردی پەیمان پێ ئەدەم چیتر لێ دوور نەکەومەوە. یان کە وا پێ دەچێت تووشی بارودۆخی ناخۆش هاتبیت هەروا تۆش ئەتپارێزم بەردەوام ئاگام لێت دەبێت ئەسێدە تۆ سەلامەتی ئەم نەخۆشیە کتوپڕەی ئەلفرێدۆ خۆشی گەیشتنەوەی بە خوشکی تاڵ کرد، بەڵام ئەمە چۆکی پێدانەنان، هەڵسا بە کۆشش کردن لەگەڵ هاوڕێ دڵسۆزەکانی بۆ چونە ناو کۆشکەکە و چاوپێکەوتنی پاشا. بەڵام ئایا ئەتوانن خۆیان ئامادە بکەن و ئەبێ نەخشەکەیان سەربگرێت؟